چەند پیتێک لە سەرەتای هەندێ لە سورەتەکانی قورئاندا هاتوون ژمارەیان چواردە پیتە نیوەی کۆی پیتەکانی زمانی عەرەبین بۆ سەلماندنی ئیعجاز و مەزنی و گرنگی قورئان کە لە توانای هیچ کەسدا نییە بەو پیتانە کتێبێکی ئاوا بێوێنە دابنێت بەڕادەیەک هەتا ئەگەر هەموو گرۆی ئادەمیزاد و جن کۆ ببنەوە بۆ ئەو مەبەستە بێگومان ناتوانن هەروەها چەندەها نهێنی تریشی تێدایە زاناکان لە هەندێکی دواون هەندێکی شیان وتویانە هەروەها زەویمان ڕاخستووە و بڵاومان کردۆتەوە و کەژ و چێومان لەسەری دامەزراندووە و لە هەموو جۆرە ڕوەکێکی جوان و ڕازاوەمان تیادا ڕواندووە تبصرة وذكرى لكل عبد منيب ئەمانە هەر هەمووی بۆ ڕۆشنکردنەوەی دڵ و یادخستنەوەیە بۆ هەموو ئەو بەندانەی کە بەلای ئێمەدا دێنەوە و ڕەزامەندی ئێمەیان مەبەستە. لە ئاسمانەوە ئاوێکی بە پیت و بەرەکەتمان هەردەم دابەزاندووە، جا بەهۆی ئەوەوە چەندەها باخ و دانەوێڵەی ئەو کشتوکاڵانەی کە درەو دەکرێن دەڕوێنین. والنخل باسقات لها طلع نضید. ئەی ئینسان تەنگانەی مردن و ئازارەکانی هات هاوڕێ لەگەڵ ڕاستیەکاندا ئەوسا پێت دەوترێت ئەوە ئەو بەسەرهات و ڕووداوەیە کە خۆتت لێ لادەدا و پەنات لێ دەگرت. ونفخ في الصور ذلك يوم الوعيد لەوەودوا فوو دەکرێت بە سووڕدا، ئیتر ئەوە ڕۆژی پێشهاتنی هەڕەشە و ئاگادارکردنەوەکانە. وجاءت كل نفس معها سائق وشهيد ڕۆژی قیامەت دێت و هەموو کەسێک دوو کەسی لەگەڵدایە یەکێکیان دەیگەیەنێت و ئەوی تریشیان شایەتە بەسەریەوە. بە یەکە یەکەی بێ باوەڕان دەوترێت سوێن بە خودا بەڕاستی تۆ لەم بەسەرهاتانە نائاگا بوویت و گوێی خۆتت لێ خەواند بوو ئێستا ئێمە پەردەمان لەسەر چاوەکانت لاداوە و هەموو شتێک وەکو خۆی دەبینیت و ئەمڕۆ چاوەکانت تیژە وقال قرينه هذا ما لدي عتيد ئیتر قسە و بڕیاری من ناگۆڕێت و هەڵناوەشێتەوە، من هیچ کات ستەمکاریش نیم لە بەندەکانم. یوم نقول لجهنم هل امتلئت وتقول هل من مزید ڕۆژێک دێت بە دۆزەخ دەڵێین، ئایا پڕبوویت؟ لەولاشەوە بەهەشت نزیک خراوەتەوە لە خودا ناس و پارێزکار و باوەڕداران بێ ئەوەی دوور بێت لێیان دەوترێت ئەمە ئەو بەڵێ نەبوو پێتان درابوو بۆ هەموو ئەو کەسانەی کە زۆر تەوبەکار و خۆپارێزن لە گوناه و نافەرمانی خودا. بە دڵێکی بە ئاگا و تەوبەکارەوە بۆ بارەگای خودا بگەڕێتەوە، جا بەو بەختەوەرانە دەوترێت، بفەرموون بچنە ناو بەهەشتەوە لەگەڵ ئاشتی و ئارامی و هێمنیدا، ئەوە ئیتر ڕۆژی نەمری و نەبڕاوەیە، هەرچیش داوای دەکەن و حەزی لێ دەکەن بۆیان ئامادەیە تیایدا، ئەی محەممەد، ئێمە چاک ئاگادارین بەوەی کە دەیڵێین و چۆن دژایەتی ئەم ڕاستییە دەکەن. خۆ تۆ زۆردار نیت بەسەریانەوە تا بە زۆر باوەڕیان بەسەردا بسەپێنیت، کەواتە تۆ تەنها ئەوەت لەسەرە کە بە قورئان یاداوەریی ئەو کەسانە بکەیت کە لە هەڕەشەکانی ئێمە دەترسن.